ئازیزان ئیمشۆکە باس لە ناسنامەی شارستانی ئەکەین لێرەوە باس لەوە ئەکەین ئاینی پیرۆز ئیسلام ڕۆڵی چیە لە دروست بوونی ناسنامەی شارستانی هەروەها باس لەوە ئەکەین ئایا ناسنامەی شارستانی لە کۆمەڵگا ئیسلامیەکان تەنها بۆ نەتەوەی عەرەب قورغ نەکراوە دواتر بە دوای ئەوە ئەگەڕێن ئایا ناسنامەی شارستانی لە کاتێکدا لە ناو ناسنامە فراوانەکەی ئایندا ناتوێتەوە و نابێت دواتریش لەو کاتانەی کە دەوڵەت کۆنتڕۆڵی هەموو کون و کەلەبەرێکی کۆمەڵگا ئەکا، نابێتە هۆکارێک بۆ دیسان ون بوونی ناسنامەی شارستانی نەتەوەکان، دواجاریش دەمانەوێ بە دوای ئەوە بگەڕێن چۆن بتوانین نازنامەی شارستانی بۆ کۆمەڵگای کوردستانیدا دروست بکەین. ئەم پرسیارانە و چەندین پرسیاری دی ئاراستەی مامۆستای بەڕێز مامۆستا عەبدولڕەحمان دەکەین. مامۆستا سەرەتای پرسیار لەوە دروست دەکەین ڕۆڵی ئیسلام چییە لە دروستبوونی نازنامەی شارستانی کە ئێمە لە کۆمەڵگاکانی ئێمە زیاتر بە بە شارستانیەتی ئیسلامی ناوبانجی دەرکرد و بە تایبەت کە ئێمە مێژووەکەشمان مێژووی 1400 ساڵەکە هەر بە مێژووی شارستانی ئیسلامی بە کۆمەڵگاکانی دیکە بەراورد دەکرێت. بسم الله الرحمن الرحیم کە ئەوترێت شارستانیەتی ئیسلامی یا شارستانیەتی مەسیحی یا شارستانیەتی هندۆسی یا شارستانیەتی کۆنفۆشۆسی ئەمە ئەوە ئەسەلمێنێ کە خۆی لە خۆیدا گەلان وەکو نەتەوە بوونیان هەیە بەڵام لە هەمان کاتیشدا ئەوە ئاینە وەکو لایەنە واتایی، مەعنەوی، ڕۆشنبیریەکە دەور ئەبینێ و ڕۆڵ ئەبینێ لە دروستکردنی ژیاری و شارستانیەتدا بە مەعنایەکی تر ئەگەر کۆک بین لەسەر ئەوەی شارستانت مەبەستمان حەزارەت بێ ئەو کاتە ئەتوانین بڵین مەدەنیەت چییە و حەزارەت چییە و ڕۆشنبیری چییە ئەوترێ ئەنجامی لە یەکدانی مەدەنیەت و کەلتور، مەدەنیەت و ڕۆشنگەری حەزارەت ئەدا بە دەستەوە. بە واتایەکی تر ئەگەر مەدەنیەت بریتی بێ لە تەواوی پێشکەوتنە مادیەکان لە بوارەکانی ژیاندا، ئەوە ڕۆشنگەری و کەلتور و ڕۆشنبیری و ڕووناکبیری بریتیە لە تەواوی پێشکەوتنەکان لە بواری هزر و داب و نەریت و کەلتور و ئەو ئەو بوارە واتاییەکاندا تەواوی ئەم دوانە و کارلێککردنیان لە یەکتر شتێک ئەدا بە دەستەوە لەو شوێنە لە ئەنجامی چالاکی ئەو گەلە ئەو نەتەوەیە ئەو کۆمەڵە ئەو مرۆڤانەی کە لەوێدا دەژین بەو کارانە هەڵدەستن شارستانیەتێک بە مانای ژیاری بە مانای حەزارەت ئەدا بە دەستەوە لێرەوە دێنەوە سەر ئەوەی کە ئەم شارستانیەتە کە پێ وترێ ئیسلامی ڕاستەکەی وایە بۆ تێ شارستانیەتی گەلانی مسلمان شارستانیەتی گەلانی موسڵمان چونکە چەندین گەل ئەو شارستانیەتەی بەرهەم هێناوە و تەراکمی کردووە و کەڵەکە بووە بە کۆی گشتیەکەی ئەوترێ شارستانیەتی ئیسلامی ئەگەر نا شارستانیەتی ئیسلامی یەک نەتەوە دروستی نەکردووە بە درێژایی مێژوو شارستانیەتی مەسیحەتی شەر بە هەمان شەمامسەمۆرچی ئاینی لەسەر ئەو شارستانیدا دا زاڵە بە شارستانیەتی ئیسلامی نەک شارستانی بەڵێ زاڵە بەڵام لە ئەمان کاتیشدا ناوەکان ئەبرێ یعنی ئەوترێ کە باسەکرێ نمونەیەکە هێن و ئەڵێن شارستانیەتی ئیسلامی لە سەردەمی عباسیەکاندا هاتۆ سەر ناوەکانیان هاتەوە وەکو وەکو تیرە و هۆزیش ناوێن هاتەوە وەکو شوێن ناوەکەی هاتەوە کە باسی عێراقەکرێ کە ئەوترێ شارستانیەتی ئەمەوی ئەوات ئەمەوی هاتۆ سەر بەنی ئومەیە لە چۆ ئەلەن دیمەشق هاتەوە سەری لە چۆ ئەلەن لە خۆ هاتەوە سەری یعنی کەواتە کە دیتە سەر وردەکاری ناو ناو و ناوبانگی کەسەکان و شوێنەکە هەر دەرەکەوێتەوە بەڵام لە بەرامبەر حاڵەتە گشتەکەدا ئەوترە شارستانەتی ئیسلامی کەواتە ئەمە ماباتەوە سەر حاڵەتێکی تر لە ڕوانگەی قورآانەوە تەماشا بکەین یعنی کام گەل کام نەتەوە کام عومەت ئەو شوێنەی کە خەڵک تێیدا کۆ دەبێتەوە و دەژی بە فراوانی ئەوە شارە، قەریەیە. ئەو شوێنەی کە لە قورئانا پێێ وترێ پایتەخت، ئێستا ئمە پێڵێن عاسیمە، لە قورئانا پێێ وترێ ئوم القرە. ئەو یان فی ئومیها بەێ وایە دایکی شارەکان ئەکاتە پایتەختەکەی هەر لەوێ شاخوای گەورە پێغمبەرانی نردووە ئەمە دوو سێ لە ڕووی زمانەوانی جارێکی تر ینی بەو خەڵکەی کە کۆچەری کۆچەرن پیانەوەتی ڕۆحەل کەواتە لێرەوە بۆ دەرەکەوێ لە ڕووی زمانەوانی قەریە شارە بەرامبەر بە کۆچەربوون کەواتە کۆچەربوون حاڵەتێکە لەو حاڵەتانی کە نەخوازراوە لە ئیسلامدا بۆ؟ چونکە هیچ ئینتیمایەک بۆ مرۆڤەکان ناهێڵێتەوە لە هەوڵی چاکسازیدا نابن، بەڵکو خەڵکانێکن ئەمڕۆ ئەوێ خۆشە ئەچنە ئەوێ، ئەمڕۆ ئەچنە شوێنێکی تر ئەچنە شوێنێکی تر، خۆیان هیچ هەوڵێک نادەن، هەر لەبەرەوەش ئێمە چەندین فەرموودەی پێغەمبەرمانێ درودی خوای لەسەر لە صحیحی بوخاری و مسلیم و صحاحەکانی تریشا کە باس لەوە ئەکا پێغمبەر دوودی خی لەسەر نەهی لەوە کردو خەڵک شار چۆڵکە مەدینە چۆڵکە بگەڕێتەوە بۆ بەداوت ینی گەڕانەوە بۆ بەداوت بۆ بۆ بۆ کۆچەری شتێک بۆ لە شتە نەخوازراوەکان ئیسلام بکەین کە نشتە جێبوون ئەسڵێکە بۆ دروستبوونی شار شارستانیەوانەی کۆچەری کۆچەریەوە دێنە سەر ئەوە کاتێک کە شار پێشکەوتنەکانی زۆر بوو بوو بەو شاری کە ئێستا پێوترێ میترۆپۆلیتان و گەورەترێ بێ شار فراوانە بێ فراوانە بێ لە ئەنجامدا پێشکەوتنەکانی شار جیاواز دەبێت یعنی ئەوەی کە ئێمە هەمووجا پێڵێن شارستانیت ئەمانی خۆمان شارستانیت نییە یعنی ئینگلیزەکان لە زمانە جیان کردو کە تۆڵی سیتی جیاوازە لە تاون زۆرێک لە پارێزگاکانی عێراق تاونە یعنی ناتانی پێی بڵێ سیتی چونکە سیتی دوجار ئەمان باتەوە سەر مەدەنیێتەوە من باتەوە سەر سیتیزن و هاوڵاتی بوون و ئەو ئەو بوارانە بۆیە بگەڕێن و بۆ قورآن ئەنێوە لە بەداوەتەوە دەگەڕێنەوە ئەڵێن بۆچی شوێنێک پێ ئەوترێ بەدوو بۆچی شوێنێک ئەو خەڵکی کە لە شوێنێکدا دەژین پێیان دەوترێ بەدوو ئەو شوێنەی کە خەڵکەکە شتیا ئەژێ پێوترێ بادیە بادیە لە بەدا یەبدو بادیە بادون فی الاعراب یسالون عن انبائکم یعنی بۆچی بە شوێنێک ئەوترێ بادیە یعنی ئەوەنە تەختە ئەوەنە بێ خانووبەرەیە ئەوەنە دوورە لە پێشکەوتنە مادیەکانەوە بادیەیە یعنی هەموو شتێکی تیا ئەبینرێ كل شيء يبدو فيها هەموو شتێک تایدا دەبینرێ لێرەوە دەوەستی ئەو سەری دەبینی لەو سەرەوەستی ئەو سەری دەبینی شوێنێکە خەڵکی تێدایە بەڵام خانووبەرە و پێشکەوتنی تێدا نییە بۆی پێوتراو بەداوت عکسەکەی بووە بە حازرە لێرەوە ئەمێ بچمە سەر خاڵێکی تر ئەوش ئەوەیە کە لێرەوە وشەیەکی تر هاتووە حەزارات مانای وجودی تایە بەڵام بە پێشکەوتنێکەوە بە بەوەی کە حزوری جارێکی تر لە زمانی قورآانەوە پێشکەوتنە مادی و معنەوەکە کە شاری گۆڕی بۆ حازیرە حەزارەتی دروست کرد خەڵکەکەشی جێپەنجە و شوێن دەستیان دیار دەبێت لە نێو ئەو کۆمەلگەیە بۆ داهاتوش بۆچی چونکە حەزارەت جارێکی تر لە حزورەوە هاتووە بە معنایەکی تر یعنی ئێستی ماگە تەماشاکەین ئەڵین هەر شتێک حاضر بوو مەوجودە بەڵام ئەگەر مەوجود بوو مەرج نییە حاضر بێ لەبەرەوە لە زمانی خۆمانە زۆر جار ئەڵێن مامۆستا دێتە پۆل ئەڵێ ناوەکانە خوێن تۆڵە ناوی حازرەکان نە ئەوە ناوی مەوجودەکانە کە ناوەکان ئەخوێنێتەوە کێ مەوجودە پۆلەکە هیچ غایبی نیە هەموویان مەوجودن بەڵام پاش ئەوەی کە دەرس دەست پێکا و کۆتایی بە دەرس دێ بۆت دەرەکەوێت لەم هەموو مەوجودە کە کەس غایب نیە چەنیان حازر بوون ئەوانە حازر بوون کە بینران کە مشارەکەیان کرد کە بەشداریان هەبوو کەواتە هەر عومەتێک بەشداری نەبێ لەنێو ئوممەتەکانی تردا حزوری نەبێ ئەوە بوونی هەیە لەوێ بۆ دەرەکەوێ زۆرێک لە ئومەتەکانی ئەم دنیاە بوونیان هەیە بەڵام حزوریان نییە بۆی حەزارەتیان نییە مام سەدەمە سەر ئەو بابەتەی کە زۆر جار لەلایەن بیرکردنەوەی تایبەت دا دەورژێنە باز لەوە ئەکرێکە ناسنامەی شارستانی لای مسلمانان تەنها لە بۆ تەنها نەتەوەیەکدا قڕخ کراوە میساالن ئێسا بەحوکمی ئەوەی کە ئاینی پیرۆزی ئیسلام لە دوورگەی عەربی دەستی پێکردو بۆ نەتەوەی عەرب دا قورخ کراوە ئەو ئەم بیرکردنەوەی چەندە تەندروستە کە کاتێ لێرە ئاینێک سەر هەڵدەدات لەسەر ئەم نەتەوە تاپەوەکرێ بە تابێت تریش ئەسەکە زمان هەمان زمانی قورآن کە زمانی عەربیە بۆیە زیاتر ئەم دیوە یعنی ئەم بابەتە بەوان لەکەندرا ئەگە بگەڕێنەوە بۆ سەدەکانی ناوەڕاست بۆ مادەرەکەوێ لە سەدەکانی ناوەڕاستدا حەزارەتی یا شارستانیەتی مەسیحێت بەگشتی بگرین ڕۆمامان بەرچاوەکەوێ مانای وایە لە حەزارەتی مەسیحیەتی ئەو سەردەما بگەڕێنەوە سەدەکانی ناوەڕاست هزار ساڵێک یعنی ئەو کاتە بۆ دەرەکەوێ یعنی ڕۆما بریتی بووە لە سنتەری ئەو شارستانیەتە مەسیحیەتەی ئەوروپا ئەو سەردەمە کەواتە مرکز چەق بۆ شارستانیەتی مەسیحیەت جێگیر بووە بەڵام چێوەکەی سەردەمانێک بچووک بووە سەردەمانێک گەورەتر بۆتەوە سەردەمانێک گەورەتر بۆتەوە بگەڕێنەوە بۆ شارستانیەتی ئیسلامی لە سەردەمی خۆیەوە تا ئەو سەردەمانەی ینی ئەو سەردەمی سەدی ناوەڕاستە بۆمان دەرەکەی وانە ئیسلام چونکە بڕیار دراوە لە سەرەتاوە وتراوە الحمد للە رب العالمین کە خوا رب العالمین بوو وما ئەرسلناکە إلا رحمة للعالمین لەبەرەوەی پێغمبەر دوودی خوای لەسەر و پەیامەکەی ڕەحمەتە بۆ هەموو عالمین هەمووی لە هەمان کاتیشدا ئەم پەیامە کە بۆ عالەمینە بۆمان دەردەکەوێت لە ئیسلاما شارستانیەت بە پێچەوانەی شارستانیەتی مەسیحەکانی ئەو سەردەمەی سەدەکانی ناوەڕاست سنتەریش جێگیر نەبووە چێوەش جێگیر نەبووە یعنی چۆن یعنی ئەگە تەماشا بکەین قۆرخ نەبووە بۆ عرب ئەو سەردەمەی کە پێغمبەر هادرودی خی لەسەر بەم پەیامە، بژە عەرەب چەند دواکەوتوو بووە لە ڕووی شارستانیەت بە مانا مادیەکەی، لە ڕووی مەدەنیەت و دواکەوتوو بوون، لە ڕووی فکر و ڕۆشنگەریشەوە ئەوە دیارە خۆ هیچیان نەبووە. ئەم ئیسلامە کاتێک کە بە خەڵکەکان ئەڵێ یعنی هیچ هیچ ڕێگرێک نییە لە بەردەم پێشکەوتنی ئینسانەکانە هەتا ئەو پەڕی پێشکەوتن ئەوە مرۆڤەکان هەموو ئافاق و ینی هەموو ئاسۆکانی عقل و دەرەوەیان لە بەرامبەر کرایەوە لە بەرامبەریشدا یەکتاپەرستی کە تەنها خوا بپەرستی و ترست نەبێت لە بتەکان و لە سحر و لە وەهمی ترس لە بتەکان و لە هەموو ئەمریکا ژیان چۆن هات و لە چۆ هاتین بۆ چۆ ئەڕۆین مرۆڤ دوجار بۆی دەرکەوت خوا دروستی کرد و لای خواوە هات و بۆ لای خوا ئەگەڕێتەوە ئەمە دڵنیاییەکی زۆر خۆش بە مرۆڤەکان دەدا کە لە ڕووی عدالت لە ڕووی برایەتی لە ڕووی شورا لە ڕووی ئازادی هەموو ئەم چەمکانەی ئیسلام بەیەکەوە وەکو شتەواتاییەکان لەو لاشۆ پێشکەوتنە مادیەکان حەزارەتێک دروستە بێ بۆ گەلانی مسلمان کە دوجار بە حەزارەتی ئیسلامی دەناسرێت دەست پێکا لە مدینە لە سەردەمی پێغەمبەر و خولەفای ڕاشیدین دواجار ئیمامی عەلی خوای لێ ڕازی بێ دەێتە کە دێتە عێراق و کوفە دەگوازرێتەوە پایتەختە گۆڕێ ئەنی کەواتە سنتەرە گۆڕێ پایتەخت لە مدینەوە هاتە کوفە ئەمجا لە سەردەمی ئەمەوەکان بازی داگەڕایە بۆ دیمەشق 200 ساڵێک لەوێ ئەم جاگەڕێتەوە بۆ لای عباسیەکان جارێکی تر گەشتەوە عێراقمانێ لە عێراقەوە جارێکی ترە کە تەماشاکەی سنتەری ئەم حەزارەتە لە قاهێرە سەر هەڵاداتەوە جارێکی تر پاش ماوەیەکی تر ئەبینی ئەچێتە قورتوبە پاش ماوەیەکی تر لە قورتوبە نامێنە دەگەڕێت و ئەستان ئێسا ینی ئەو پایتەخت گۆڕانە ئا نەتەوەکانی تێدا گۆڕا باسەکە ئەوەیەکە نەتەوەکانیشی تێدا دەگۆڕێت چۆن ئەگە بڵێ مدینە ئەڵێ و لای عرب بووە وانە کە دێتە عێراق کوفە مەبەستم کوفە و ئەو منتیقانە عەربی عریبە بوونە بە ئەسڵ فارس بوونە هاتە لای کەسانێک کە بەدین مسلمانن پێشتر زمان و ئەوانیان عرب نەبوو چونکە عرب لە خواری ئەو هێڵەوە عرب هەبووە لە دەوروبەری حیرە و بەرەو خوارتر بەرەو سنووری سعودی ئێستاکە لەو لاواگە تەماشا بکەی پەڕیەوە بۆ لای بەنی ئومەیە چۆلای قبیلەیەکی تر کە دیارە ئومەوی بە ناوی بەنی ئومەیە لەوێ گەڕێتەوە لای عباسەکان ئەوەش ئەوەش گەشتەوە لای نەتەوە لە گەشتە لای هۆزێکی تر جارێ ترە گەڕێتەوە مسەر گەشتە لای مەمالیکەکان لێوە گەڕێتەوە لای سەلاحەدینی ئەیوبی هەر لە قاهێرە و شام ئەگەڕێتەوە لای ئیوبەکانەتە لای کوردەکان لێوە چێتەوە لای قورتوبە ئەچێتەوە لای بەنی ئومەیە کە جارێتر کە دێتەوە ئەستەمبول هاتە لای تورک ئێستش کە قسە هەیە لەسەر پێشکەوتنی ئیسلامی نموزەجی جوان ئەڵێن مالیزیا مالیزیا پێشکەوتنی مادی پێشکەوتنی معنەوی گەڕاوەتەوە شارستانیت بەشێکی جوانی ئەمڕۆ لە مالیزیای کەواتە ئەو نازنامە شارستانی من تۆ باسی لێکن لەوانەیە زمانەی زۆر لای عربەکە بێ بۆیە نازنامەکە زیاتر مۆچیوان یاگرت یان بە زمانی عەربی قسە ئەکرێیان ئاینەکە بە زمانی عەربیە و ئەوترێ ئەجینا ئەگەر تەماشای تەواوی سەردەمەکە بکەین لە سەردەمی پێغەمبەر درودی خوای لەسەر 23 ساڵ لەگەڵ خۆلەفای ڕاشیدین بڵێ تقریبن سی ساڵ ئەمە 43 ساڵ لە جززیری عەربیا بووە دوجار کە دەرچووە بە 150 ساڵ لە دیمەشقا بووە بە حوسەت ساڵ لە بەغدایە بووە وانە بەهشتا و یەک ساڵ لای ئەیوبیەکان بووە وەنیە بە سەد ساڵ لای قورتوبە بووە بە 600 ساڵ لای تورکەکان بوو کەواتە ئیسلام مڵکی هەموو کەسە دوای تەواوی ئەم شارستانیەتە بە پێشکەوتە مادی و معنەوەکەی بەتە شارستانەتی ئیسلامی بەڵام ئێمەش ئێستا باوەشی بۆ بکەینەوە و ئێمە ئێستاکە ئەو هەوڵە لەگەڵ ئیسلاما بین ئەگەڕێتەوە بۆ ئێمە دەبێتە بەشێک لە بەڵێنامە ئێمە بەڵێ مامسە پرسیارە شتی خۆی سەر هەڵدە ئێسەمە باسی نازنامەی شفراوانمان کرد کە نازنامەی ئاینە ئایا لەو کاتەدا نازنامەی شارستانی نەتەوەکانیان ئەو هاونیشتمانن دە وڵاتانە هەن ئایا ون نابێ نازنامەیەشی فراوانی ئاینیمان هەیەوتانێ خۆت بازەکە کە 600 ساڵ لای تورکەکان بێت و منی کوردێک چۆن تێ بزر نابە عربەکە چۆن تێ بزر نابیان ئەیوبیەکان کاتێ دەبنە سەر سەرکاری وڵات چۆن نازنامەی عربەکە یان تورکەکە بزر نابێ ئا لەم حالەتە کە نازنامە ئاینی بێتە نازنامەیەکی هەمووچی نازنامەی خەڵکیی دیکە و ناکە نابێتە بەڵام وەکو مسلمان وەکو دین مسلمانم وەکو ئاین مسلمانم وەکو نەتەوە کوردم وەکو نەتەوە فارسە وەکو ئاین مسلمانە وەکو نەتەوە فەرەنسیە بەڵام وەکو ئاین مسلمانە ئەبێ هەموو ئەبێوانە لەبەرەوە پرسیارەکە خۆی لەوێ هەڵەیەکەواتە ئیسلام بۆ ئەوەی ناسنامەکان بزر نەبێ خی گەورە خۆی چی کرد هەر وەکو خی گەورە فەرمووی ان اللە فالق الحب والنوى بۆچی درەختەکان بزر نابن لەبەر ئەوەی تۆوەکان ون نابن لەبەر ئەوەی تۆوی درەختەکان بە بەردەوامی ئەمێنەوە داگیرکەران زۆرداران ئەتوانن دارستانەکان ببڕنەوە ئەتوانن ئەو درەختانە ببڕنەوە کە ئارەزویان لێ نیە بەڵام ناتوانن تۆوەکانی لە نێو بەرن لەبەرەوە مرۆڤ وەکو نەتەوە خوای گەورە پێ بڵێت جەعلی ئیلاهی یعنی خوای گەورە خۆی بڕیاری داوە نەتەوە بمێنێت و ئەجنا نەتەوەیەک وەکو کورد تەماشایکەی لە چ سەردەمێکا دەسەڵاتی هەبووە هەر زیندە بەچ هەر هەر جینۆسایت کراوە و هەر لە نێو براوە لەگەڵ ئەوەشدا دەبینی کورد هەرماوە نەتەوە هەر دەمێنێ بۆ چونکە خی گەورە دەیەوێت بمێنێت لێرەوە خی گەورە بین لە قورآە ئاماژەی بەوە کرد وەکو درەختەکان تۆوەکانیان دەمێنێ بە هەمان شێوە مرۆڤەکانیش ناسنامە نەتەوەیەکانیان دەمێنێ بگرە ناسنامەی هۆزەکانیشان دەمێنێ متو ئەم ساتە وەختا باسی مێژووی کورد بکە باسی 2000 2600 ساڵی شەکەی وانە هەڵێ فلان کووردە لە نێو کوردی شاڵی فلان بە فلانە لە هەجە قساکە و لە نێ ئەوشدا هێشتا دەڵێ فلان سەر بە فلانە عشیرەتە ماوە کەواتە ناسنامەی ئاینی لادەری یان هۆکاری سڕینەوەی ناسنامەی نەتەوایەتی نییە، بەڵکو ناسنامەکان وەکو باسمان کرد چەق مرۆڤەکەیە، ئینتیما بازنەی هەیە. مرۆڤەکان لە یەک ساتەوەختا ناسنامەی تاکی خۆشیان دەپارێزن، وەکو موسڵمان داوای لێکراوە ناسنامەی تاکی خۆی بپارێزێ و خۆی ون نەکا و نەتوێتەوە لەنێو کەسێکی تردا وەکو لە ئەڵلقەکانی پێشوو باسمان کرد لە هەمان کاتیشدا تۆ کە بووی بە چەقی ئەو ئەو بازنەیە پاشان تۆ برایەتی وتمان نەتەوایەتی هەیە ناسنامەی نەتەوایەتی هەیە اینجا وەکو ئاین ناسنامەی ئیسلامیت هەیە وەکو ئاین پاشان وەکو ئینسانیت ناسنامەیەکی ئینسانیت هەیە کەواتە برایەتی نەتەوایەتی برایەتی ئاینی برایەتی ئینسانی لێرەوە دێنەوە کە ئەم بازنەکە بازنانەی ئینتیما بەڵگەیە بۆ ئەوەی کە شارستانیت لە هەر سەردەمێکدا بوو بێ لە لای تورکەکانەوە سەری هەڵدابێ و دەسەڵات لای تورک بێ کورد هەرماوە وانە ئەگەر دەسەڵات لە لای ئەیوبیەکان بوو بێ عرب هەرماوە ئەگەلێ ئەگە دەسەڵات لە قورت و بەش بوو بێ نەتەوەکانی تر هەرماون لەبەر ئەوەی کە ئیسلام تێزێک، فکرەیەکی داهێنا پێی ئەوترێ التنوع داخل الوحدە، یانی یەکبوون مانای ئەوە نییە هەموومان ببین بە یەک وەک یەک و ئیتر هەموو شتەکان هەموومان ببین بە یەک زمان چونکە ئیختلافی زمانەکان و جیاوازی زمانەکان لە ئايات و باڵادەستی خی گەورە خۆیەتی کە بووینە بە شعوب و قەبائلش هەر ئیرادەی خی گەورە خۆیەتی کەواتە خی گەورە ئەیەوێ پێکەوە ببین بەڵام بەبێ ئەوەی لە نێو یەکدا بتوێن و. بەڵام مامۆستا لەو هاوکێشەی من تۆ باسی ئەکەین لەوانەیە زۆر جار کاتێ نەتەوەیەکی سەردەسەڵات ئەوەی لەسەر دەسەڵاتە و کە ناسنامەی شارستانەکەی بەدەست ئا تەسیراتی نابێت لەسەر نەتەوەکەی دیکە بە شێوازی تەبەنیکردنی ئەفکاری تەبەنیکردنی هەڵس و کەوتی مەورثە شارستانیەکانی خۆ ئەوە ئەوەستێتە سەر بەشەواتاییەکەی حەزارەت ینی چۆن بەشە شارستانیەتەکە، مەدەنیەتەکە، پێشکەوتنە مادیەکان گرفتمان نیە، بەس لە ڕووی فکرەوە ئەو کاتە فکرەکە ئەیسەلمێنێ، بۆ نموونە ئێستاکە ئەگەر تەماشای حزبی بەعس بکەی کاتێک ئەڵێ ئومە عەرەبیە واحیدە زاد ڕیسالە خالیدە ئەمە هەوڵەدا بۆ تەعریب یعنی لە ماوەی حکمی پ ساڵێکی ئەم فکرە لە چلو حوتەوەنی بۆ شێوازە حسابیکەی نەک هەر فتری باڵێن حکومی سەدا شێوازی فکری بە ئەس لە نیو سەدەیە لە پ ساڵە تەماشا بکەی وانە ئێمە کەرککمان کەوتۆتە ژێر تعری بۆ لە خەتەر لە گەشتۆتە ئەو شوێنە وانە باشە ئەگەر خەڵکێک ئەڵێ تعریب ئیسلام دەستی پێکردووە هەڵەیە بۆ ئێمە 1400 ساڵەگە تعریب دەستی پێبکردایە یەک کەس بە کوردی ئێستا قسەی ناکرد و پەنجا ساڵ هەوڵ گەیاندیە کەناری کەرکک ئەی پێشتر بۆ نە حتا عوسمانەکان کە خەڵک ئەیوت عوسمانی کوردی توانوتەوە ئێمە ئێستا بەچی لەگەڵ بەغدا قسەکەین ئەو خەریتەیە کە لە 1970 عوسمانەکان دروستیان کردووە لە لای لوڕستانەوە تا ئەگاتە دیار بەکر یەک کوردستانی درێژی تیا نووسراوە کوردستان بە درێژی ئێستا ئێمە بە هەموو حیزبەکان بەوانش کە سەردەمانێک گاڵتەیان بە عوسمانی و ئیسلامی ئەکرد ئێستا ئەو نەخشەی زمانی عوسمانەکانمان پێەیە ئەوە پیشانی عربەکانی عێراق دەین ئەڵێن زمانی خۆی کوشەی کوردستان هەبوو لە زمانی سەجوقەکان لە زمانی عوسمانەکانەوە کەواتە بۆ کوردستانیان نسرەوەەوە نسراوەتەوە مە بەڵگەیە لەسەر ئەوەی کە شارستانیەت ئەگەر لەسەر بنەما ئیسلامەکەی بێ ئەو دەسەڵاتە عرب بێ ئەگای لەوەی تریشە بێ ئەگە کورد بێ ئەگای لەوانی تریشە بێ تورک بێ ئەگە مناڵێم ئەمە سە دەرسەد یعنی بە کاملی وایە گرفت ڕووی داوە لەسەر کەسەکە ئەوەستێ بەڵام ئەگەر تۆ هیتلەرت هەبێ ئەڵێ جنسی ئاری فەوقی هەموو جنسێکە و هەموو ئەوانی تر ئیبادەکە وانە ئەگەر تۆ بیرو بۆ چوونێکی تون ڕەوانەی تورکت هەبێ ئەڵێ بەس تورک گەلە و خەڵکی تر گەل نییە ئەگە عربت هەبێ وانە وەکو حزبی بەعس ئەڵێ بەس عرب ئەگەر جوولەکە تەبێ ئەڵە شعب لای مختار و ئەوانی تر هیچ نین ئەمە ئەمە هەڵێ ئەمە ئەو فکرەیە کە شۆڤێنیت شۆڤێنیەتە نازیەتە ئەمە فاشستە ئەمە ئەوانەیە بەڵام شێوازی فکرە ئیسلامیەکە حەزارەت ئەگوازرێتەوە لە گەلێکەوە بۆ گەلێکی تر دەسەڵاتەکە ئەگوازرێتەوە بەڵام بەبێ ئەوەی بوێرێ چونکە دینەکە ڕێگەی پێنادە بەڵ مامسە دێنە سەر بابەتێکی دیکە کە باز لەوەیە دەوڵەت خۆی زۆر جار کۆنتترۆلی کۆمەلگاکە بە هۆی دەسەڵاتی سیاسیەوە بەهۆی دەسەڵاتی ئابووریەوە تەواو دەتوانێت دەست بەسەر هەموو کون و کەلەبەرەکانی کۆمەڵگا دابگرێت ئا لەو کاتانە نابێتە هۆکارێک لە بەردەم پاراستنی ناسنامەی شارستانی ئەو گەلیان ئەو نەتەوەیان دیسان گۆڕینی نازنامە شارستانیەکەی ئەگەر تەماشای چەمکی دەوڵەت بکەین بەمانای فەرمان ڕەوایەتی لەو ڕوانگەی کە ئیسلام بۆیە ڕوانێ و لەو ڕوانگەی کە لە سەدەکانی ناوەڕاست باو بوو ئەوروپای سەدەکانی ناوەڕاست بۆیان دەڕوانی ئەوەی کە پێی وترێت دەوڵەتی شمولی ئەوەی کە پێی وترێت دەوڵەتی تۆتالیتاری بەو مانایی دەسەخاتە ورد و درشتین ژیانی خەڵک و هەموو بوارەکانی خەڵکەوە ئەوە ئەو دەوڵەتە نییە کە ئیسلام پێی ڕازی بەڵگەمان چێ بەڵگەمانەوەی بە درێژایی مێژوو ئیسلام وەرە تەماشا بکە سێری مێژوو بکە لە سەردەمی خولەفای ڕاشیدین تەماشا بکە لە سەردەمی ئەمەوی عباسی عوسمانی لەس هەموو ئەم سەردەمانە تەماشا بکە بڕوانە بزانە ئەو وەزارەتانەی کە ئیسلام لە سەردەمی ئیسلامدا دروست کراون لە وەزارەتەکان و بۆ دەرەکەوێکەوە ئیسلام دەوڵەتێکی نەرمی دروست کردووە کە بایەخ بدا بەشتە سەرەکیەکان ئەو دوایشتەکان بۆ کۆمەلگە بە جێبێڵە چونکە حەزارەت بە کۆمەلگە دروست دەکرێت دەوڵەت ئەبێت چاودێر بێ و سەرپەرشتی بکە نەک دەست بخاتە هەموو شتەکانەوە لە ڕوانگەی قورئانەوە بەشی واتایی بەشی واتایی نێو کۆمەڵگە و ڕووناکبیری و بەشی بیر و هزرەکە کۆمەڵگەیە دروستی دەکا بەشە ئاینەکەی کۆمەڵگەیە بەڕێوەی دەبە تۆ لە هەموو سەردەمێکا تەماشاکە ئەڵێ سەردەمی ئەمەوی و عباسی و عوسمانی ئەمانە تەماشا بکە ئەڵێ ئیمامی شافعی ئەڵێ ئەبوو حەنیفە ئەڵێ مالیک ئەڵێ ئەحمەدی کوڕی حەمبەل هیچ یەکێ لەم چوار خاوەن مەزهبە پەیوەندیشان خۆش نەبووە لەگەڵ دەوڵەتە بەڵام دینەکە لە لای ئەمانەوە هاتووە دینەکە لای حەسەنی بەسری و لە لای جونەیدی بەغدادی و لە لای کەرخی و لە لای عبلقادی گەیلانی و بە هەردوو دیوی تەسەوف و یعنی چۆنەڵێ بە شریعەت و بە تەریقەت لە لای کەسانێکەوە هاتون ئەوانە لە نێو کۆمەلگەدا بوون و سەر بە دەوڵەت نەبوونە بە معناکەی کە دەوڵەت خەریکی ئەوشتانە بێ بۆ چونکە چەمکی دەوڵەت ئەگەر ورد و درشتەکانی تەماشا کرد وەکو شێوازە تۆتالیتار و شمولەکەی ئێستای کۆریای نمونەتێ وەکو کۆریا وەکو کوباوە نییە وەکو ئەم شێوازانە وەکو تاالبان لە بەشە ئیسلامێکە ئەمە دەوڵەت ناتوانێت شارستانیە دروستکە چونکە ئەو کاتە بێتە دەوڵەتێک دەسەخاتە نێو هەموو ورد و درشتەکان و لە ئیسلامەوە نەبووە گە تەماشا بکەی وەرە تۆ بڵێ وەزیری شارەوانی لە سەردەمی خولەفای ڕاشدین و لە سەردەمی ئەمەوی و عباسی و عوسمانی وەزارەتە خەدەمیەکان و چی و چی ئەمانە بدۆزەرەوە نایدۆزیتەوە زۆر چوار وەزارەتی سەرەکی لە تاریخی ئیسلامی بەناو ئەدۆزیتەوە ئەو دوای وەزارەتەکان نادۆزیتەوە بۆ نەبووە با بەڵام چۆن هەبووە چۆن کاری کرد بۆ نمونە ئەوە ئەزانی لە هەموو سەردەمی دەسەڵاتی ئیسلامی چێ قائیدی جێش بووە وەکو جێش ینی وەزارەتی دیفاع دەوڵەت هەی بووە دەوڵەت لە ئیسلامدا تەبەنی ئەوەی کردو کە وەزارەتی دیفاع زەرورە و وەزیری دیفاعش پێویستە و پێیان وتروە صاحب الجند یعنی وەزیری دیفاع بۆ بۆ بەرپەرچدانەوەی هەرشەکانی دەرەکی ئەوە ئیشی دەوڵەتە دووەم ساحێب الشرطە وەزیری داخیلی هەبوو لە دەوڵەتی ئیسلامی ئەبێ کەسێکە بێ بۆ ئەوەی کە ئاگاداری باری ئاسایشی ناوخۆی دەوڵەتەکە ببێ سێ مالیە هەبووە ساحێب المال بیت المال وەزیری هەبووە دارایی ئەرکی دەوڵەتە کە ئەگەی لە پارە و سامانی دەوڵەت ببێ وەکو سەرپەرشتی وفود یانی خارجیەش هەبووە. بەدەر لەمانە کۆمەڵگەی مەدەنی بە مەعنای موستەڵەحی ئێستا ئەوان خۆیان کردوە چون سەر لە سەدەمی عومەری کوری خەتابە ئەڵی بازار دەوڵەت چی لێکرۆ دەوڵەت پێغمبەر دوودی خخوای لەسەر فەرمووی ئین الله هو المستعر خوا سعردادنێ یعنی چۆن یعنی عرض و طلبە وایە بە بەڵام چاودێری بازاریشیان کرۆک ئێستا بەڕڵایان نەکردووە وانە کە ئەڵێ الشفاء بنتی عبد الله شەفاء ی کچی عەبدوڵڵا عومەری کوڕی خەتتاب کردوویەتی بە چاودێری بازاڕی مەدینە، یەعنی بە مانایەک لە ماناکانی تری ئێستاکە کە تەماشا بکەی لە ڕووی شارەوانییەوە تەماشای بکەی، یەعنی ئافرەتێک بەرپرس بووە لە چاودێریکردنی بازاڕ. ئەمە کۆمەڵگەی مەدەنییە کە بەم شێوازە وەکو تاکێک وەکو وەکو موئەسەسەیەکی ئەهلی ئەم ئەم کارانە ئەنجامەدا دەوڵەت ئەرکی چاودێری و سەرپەرشتیکردنی بینی و ئەوانی ترکە باسم کرد ئەو ئەرکی دەوڵەت بوو بۆیە لە ئیسلاما گە سەماشای سێ ئاەتکەی بۆ دەرەکەوێ ئەرکەکان چۆن دابش بوونە و ئەن هذه ئومەتکم ئومەتە واحدە و ئەە ڕبکم فعبدونیان فتەقون ئەمە تەواوی ئومەتە باشە لەم ئومەتە چێن بەکارە ڕووناکبیری و ڕۆشنبیری و ئاین پەروەری و نسیحەتکردنی کۆمەلگە هەڵەسنەوە ئەرکی دەوڵەت نیە دەوڵەت لەو مەسەلانەدا ئیشی گەورەتری هەیە ئەمەی داوا بچیە وەلتەکون منکم امە ولتکن منکم امە یدعونە الى الخیر ويأمرون بالمعروف وينهون عن المنکر کەواتە ئەمرکردن بە معروف بەو شتەی کە زانراوە و معروفە و ناسراوە لە کۆمەڵگە بۆ مانەوەی شتە چاکەکان ئەوەی کە منکەرە و نامۆیە بە کۆمەڵگە و هاتووە و هێنراوە ئەبێ نەبێ ئەوانەی کە بانگی خەڵکەکەن بۆ کاری خێر خێر مەفهومێکی شامیلە بۆ گشت ڕێکخراوەکانی کۆمەلگەی مەدەنی و ئەهلی ئەمە لە چۆ ئومەتە دروستە بێ وەلتەکون منکم لەو ئومەتە گشتێکە کە تەواوی ئومەتە ئومەتێک ئەم ئەرکە جێبەجێکە ئەمە ئەرکی دەوڵەت چییە ئەرکی دەوڵەت ئەوەیە کە دەسەڵات بەڕێوە ئەبا لقد ولیت علیکم ولست بخیرکم وەک ابو بکر صدیق عمر کوری خطاب عثمان امان هەموو واسیان کرد خۆیان لێ ڕازی بێ وتیان لقد ولیت علیکم یعنی ئێوە منتان کرد بە دەسەڵات بۆیە خی گەورە بە دەسەڵات چیە فەرمێ لە سورەتی نساء إن الله يأمركم أن تؤدوا الأمانات إلى أهلها دەسەڵات ئەمانەتێکە لە خەڵکەوە وەرت گرتووە هەرکاتەوە بوو نەیویست ئەبێ ئەمانەتەکەی بدەیتەوە ئیتاعەی خوا بکەن و ئەطیع الرسولە دووبارە ئەطیعی بۆ ڕسول دووبارە کردەوە چونکە هەر کەسێک من ئەتا الرسولە فقط ئەتا الله چکە ڕسول هەر ئەو پەیامی پێکە خوا بۆ هێناوە بەڵام ناڵێ و ئەطیع و ئولول ئەمری منکم بۆ ئولل ئەمری منکم ئەطیعەکەی دووبارە نەکرێتەوە مانای وایە دەسەڵات لەو دەوڵەتی کە ئیسلام پێی رازیە دەسەڵاتێکە لە خەڵکەوە هاتووە هەمان ئەو قودسیەتەی نییە کە بەخوا بە پێغمبەر دراوە ئەوە یەک دوو خوا ناڵێەوە وەلیل ئەمری منکم نایکە بە مفرەت دەسەڵات قۆرق ناکە لای یەک کەس ئەڵێ وە ئولیل ئەمری منکم ئولی جەمعی وەلێ جەم ینی دەسەڵات کۆیەک ئەو دەسەڵاتە بەڕێوە ئەبن موسەساتە اینجا ئەو دەسەڵاتە چێن منکومە لە خۆتانە کەسێکە خۆتانەمانە هەمووی دەستەواژن کە دەوڵەت لاستیکیە نەرمە کۆمەڵگا یعنی لەوانەیە بیوێ بۆ ئەوی دەسەڵاتەکەی فراوانتر بێ نفوزی فراوانتر بێ بێ شەڕ بە مەلایە گفرۆشێ شەڕ بە بازرگانێک گفرۆشێ تا بێ دەنگ بۆ ئەو پیاوە بدە ڕاستە ئێمە باسەکەمان لە کوێ باسەکەمان لە ڕوانگەی قورآانە لە ڕوانگە قورآانەکە ئەمە گرنگە لە ڕوانگە قورآانەکە ئاوایە هەموو بیر و بۆچوونێک کاتێکە لەسەر ئەرزی واقع تطببیقی ئەەکەی جێبەجێی ئەەکەی لە ئەنجامی لە ئەنجامی ناکامڵی مرۆڤەکان پێنەگەشتنی مرۆڤەکان هەڵی تێکەوێ ئەمە مانای وا نییە من بڵێم تەواوی دەسەڵاتی ئیسلامی لە هەموو سەردەمەکانە بە جوانی حکمیان بەڕێوە بردووە وانە سەردەمی ئەمەوێکان گرفتیان هەبووە بەڵام ئەوەش ئەبێ بڵێ کە عمەری کوڕی عبل عزیز هات بەشێکی ڕاست کردەوە وانە ئەبێ بڵێ عباسەکان کاری خراپیان کردووە بەڵام هەر هەمویان نە ئەبێ بڵێ عوسمانەکان کاری خراپ ئەمە باس لە پاکانە و دۆزینەوەی بیانو نییە بۆ ئەو حاڵەتانە بەڵکوە بێ هەمیشە تو باز بۆ ئێمە ئەگەر فکرەکە ڕاست بوو بیرو بۆچوونەکە لە ڕوانگەی قورآانەوە ئاوهایە لە هەموو سەردەمێکدا تەطببیقکردن کەمترە لەوەی کە لە تیورەکە لە نەزەرەکەی ئەوترێ بۆیە خی گەورە کۆمەڵێک مەرجی داناوە بۆ چوونە بەهشت ئەوەش کە خراپترین کارە کردوومانە ئەومان بۆ لا ئەدا بەو نەوعە مرۆڤ ئەبە کەواتە هەمیشە ئەوەی کە هەیە لە قورآاندا و ئەوەی کە تطببیقە کرێ کەمترە بێ بەڵام گرنگ ئەوەیە لەسەر ئەو ڕێبازە بێ گرنگ ئەوەیە کەمی قورآن کەمی عدلی خوایی باشترە لە هەر و بەسەیەکی ترکە بەشری ئەم سە دواتەوەرەی من باسکردنە لەسەر دروستبوونی نازنامە شارستانی بۆ کۆمەلگای کوردی بەڵام پێشەوەی دەست بە ئەوە بکەم پرسیاری ئەوە کەم لەوانە یەکت لە دیار ئێمە دابنیشێ پرسیاری ئەوە بکە بۆچی کاتێ من تەمەشای شارستانی ئەیوبی ئەکەم باس لە سەردەمی فەرمانبەڕاوایی دەسەڵاتی ئەیوبی ئەکەم هیچ مۆرکێکی کوردی تێدا نادۆزمەوە بەڵێ لەوانەیە ئەو پرسیارە لەم تو ئا ئەوە گرفتەکە لەوەیە کە ئەو سەردەمانە عەرەبێکیش لەوانەیە ئەی عباسی چێ و ئەمەوی چێ بێت شتی هەر سەردەمێک ئەڵێن نابێت نابێت بە پێوەرەکانی ئەم سەردەمە بارودۆخی سەدەکانی ڕابردوو بپێوین وایە تو ئێستا تەرازۆکانمان بۆ جیاوازە ئەو تەرازۆی کە سیارە گەورەکان بە بارەکانەوە ئەچێشیە پێناڵن قەپان لەسەر ئەرزەکە دانرا و سیارەکە چێتە سەری وانە بەڵام ئەوەی زێڕی پێ پێوی تەازویەکی زۆر بچووکە لە زێڕەنگەرەکان هەیە وانە بە تۆزیش بچێتە سەری ئەی خوێنێتەوە هەستی پێکە کەواتە ئەوەی زێڕی پێ ئەکێشرێت جایە لەوەی کە قەپانە و سیارەیە خەیتە سەر ئەوە لە تەرازوو دووەم ئەوەی لە سەردەمێکا ڕووی داوە تیلکە ئومەتون قەت خەلت لە هەما کەسەبەت وە لە کومما کە سەبتون ئەوەمان پێڵێ نابێ بە پێوەرەکانی ئەم سەردەمە ئەو سەردەمە بخوێنینەوە باشە سەد ساڵی تریش ئەگەر وابێ ئێمە بۆ ئێستا کە کوردستانی سەر بەخۆ دروست ناکەین و هەموو حەزمان لێ وایە بەڵام نە دەوڵەتەکانی زل هێزە هێڵن نەکەس نەکەس نەکەس سە ساڵی تر خەڵکانێک دێن ئەڵێن گشت حیزبەکانی کوردستان ڕازی بوون بە فیدرالی لە چوارچەوەی عێراقێکی یەکگرتوودا ئەوە بۆ زۆر زۆریش لە سەرمانە نووسن لە سە ساڵی ترە بەڵام نازانن ئێمە لەم سەردەمە لە چ وەزعێکا ژیاین و کێ دژمان وەستا و دەوڵەتە ئەقلیمیەکان و چێوچە ئەمە ڕێک وەکو ئەو سەردەمە ئاوا بڕیتەوە لەبەر ئەوە ئەو سەردەمەش بە ناوی قومیت نەبوو ئەو سەردەمە هۆزەکان بوو بۆ ئەڵێی بەنی ئومەیە یعنی ئەمەویەکان نە عەرەبەکان بە معنای عەرب بۆ ئەڵێ عباسەکان خۆ عباسەکان هەر عەرب بوون بەڵام شەڕی گەورەیان بوو لەسەر ئەم زێی گەورەی ئەم کوردستانە دوا شەڕی بینی عباسی و ئەمەویەکان بووە لەسەر زێی گەورە باشە کە تۆ ئەڵێی ئەیوبیەکان ئەیوبی بنەماڵەیە جارێکی تر ئەگەر لێ کە تۆ ئەڵێ عوسمانەکان عوسمانەکان جارێکی تر بنەماڵێ کە ئێستا شەڵی سعودیەکان هەر بنەماڵێ جارێکی تر کەواتە باسەکە لە تەرتیبی زمانەکەەوە هاتووە نە لە ئەوەی کە باسی کورد و عرب کرابێ لە سەر مامسە چی بکەین بۆ دروستکردنی ناسنامە شارستانی لە کۆمەلگای کوردیماندا کە ئێمە خۆمان بازەوە دەکەین مەوروسێکی شارستانی نقستانمان هەیە یعنی دوراستێکی شارستانی ئەو تۆمانە کە خۆمانی پێڕاز بکەینەوە وەکو مەوروسێکی شارستانی بتوانین قسە لەبارەی ئەو بابەتە بکەین دوو خاڵی زۆر گرنگ، یەکەم، ئەگەر ئێمە سەیری کوردستان بکەین، بمانەوێت بڵێین ئێمە شارستانییەتێکمان هەیە، شارستانییەتێکی کوردستانی، حەزارەتێکی کوردستانی نیمانە. بۆچی نیمانە؟ بەوە ئەزانی کە حەزارەت بەمانە حزورەکەی ئێمە ئێستا وەکو خەڵکی کوردستان لەم بوونەوەرە لەم جیهانە حزورمان هەیە یا وجودمان هەیە وجودمان هەیە بەس حزورمان نییە بە معنای حزور بۆ یعنی ئەگەر ئێمە نەبین ئێمەی کورد نەبین دنیا پەکێکەوێ دنیا ینی وێرانە بێ نخ کەواتە ئەوە دەستکاری ئەمریکا بۆ حزوری هەیە ئەمریکا گرفتی ئابووری بۆ دروست بووە هەموو دنیا گرفتی بۆ دروستکەواتە ئەمریکا حزوری هەیە ئەمریکا حەزارەتی هەیە ئەگەر لێ کاریگەری حتا ئەو سەری دنیا بە سەریابانەوە هەیە ئێمە ئەوە نین کەواتە ئێمە بۆ ئەوەی حەزارەتمان هەبێ ئەبێ پێشکەوتنە مادیەکانمان لە پاڵ پێشکەوتنە واتاییەکانمان بێ پێشکەوتنە واتاییەکانمان لە کوردستانە کۆک نین لەسەری حەزارەت بە تەواوکاری و بە کەڵەکەبوون دروست دەبێت یعنی من لە هەر حزبێک من تۆ لە حزبێبی ئەو لە حزبێکی تربی ئەو لە حزبێکی تربی ئەو لە ئاینێکی تریش بێ مادام لەسەر ئەرزێکدا دەژێ پێی دەڵێن کوردستان ئەبێ کۆک بین لەسەر شتێک تا ئەو ساتەوەختەی قسەی تیا دەکەین بەداخەوە جارێکی تریش ئێمە دەستورمان نییە چونکە دەستور بریتە لە شتێک لە شتەکانی تۆ و شتێک لە شتەکانی من و شتێک لە شتەکانی ئەو ئەو بازنە کۆکەرەوەی هەر هەمومانە کە بەپی ئەو دەستورە دوجار ناسنامە ئەدەی بەهرم مەبێ ئەوە حەزارەت لە کوردستانە دروست نابێ بە مانای ئەوەی کە پێشکەوتنە مادێکە وەکو مەدەنیت ئەڕوا مەدەنیتمان ئەبێ ئەوێسە پێشەکەوی ئەڕۆی بەڵام ئەو پێشکەوتنە مادیەکەیە تۆ تا لە ڕووە کەلتوریەکە و سەقافەکەەوە لەگەڵ ئەم پێشکەوتنە مادیە لە یەک نەدرێ حەزارت دروست نابێ بەس لەم پێشکەوتنە گرفتمانێک تۆڵی ئیسلامیم ئەوڵێ من مارکسیم ئەوڵێ من لیبرالم ئەوڵێ من سوسیال دیموکراتم ئیشیشتی لەسەرەکە وانە تۆ لە قوتابخانەیەکی پۆل دەرسی یەکەم مامۆستا باسی ڕۆلی ئاینت بۆکە دەرسی دۆم مامۆستایەکی تردێ ئەوە یەکەم هەموو ئەسرێتەوە باسی کۆمۆنیزمەکە ئەوی دەرسی سێیەم دێ باس سوسیال دیموکراتەکە بەر بەبێ ئەوەی ناویان بەرێ قسە ئەکا ئەم قوتابێ دەرسی پێنجەم دەرەچێ هیچی بەرنەکەوت مەئمە قاڵی هاوبەشمان دەستورە کە دەستورمان بوو ئەو کاتە لەبەر ڕۆشنایی ئەو دەستورە مامۆستابی هونەرمەندبی درامایەک تۆ بینوسی تۆی ئیسلامی جیاوازە درامایەک ئێستا کۆمۆنیستێک ئەی نووسێ یان سوسیال دیموکراتێک ئەینووسێ یان لیبرالێک ئێستاکە ئەینووسێ لە کاتێکا وڵاتانی ترکە خاوەنی حەزارەتن کۆک بوونە لەسەر ئەوەی لە دراما لە نووسین لە قوتابخانە لە پەروەەردە هەموو ئەمانە خاڵی هاوبەشیان دۆزیوەتەوە ئینجا مامۆستا یەکەم دووەم دەرسی یەکەم تا پێنجم تەوا بێ لە قوتابخانە شتەکان لەستەن سەرێک کەڵەکە بن قوتابیەک دەرەچێت تا ئەگاتە زانکۆ تێگەیشتووە لە بوارە ڕۆشنگەریەکە چی بریتە لە ئەسڵ و خاڵی هاوبەشی ئێمە لەگەڵ پێشکەوتنە مادیەکانە لە یەکێدا حەزارەتێک دروستە بێ و جێ پەنجەمان دیارە بێت تو ئێستا لە نێو کوردستانە جگە لە جلوبەرگی کوردی شتێکی ترت نییە کوا خانوبەرە لەسەر شێوازی بڵێ ئەمە کوردستانیە پێناسرێتەوە نە بەڵام تۆڵی معماری عربیم هەیە معماری فارسی هەیە معماری بیزانتی هەیە معماری ڕۆمی هەیە ئەکوا معماری کوردی نیتە بەم شێوازە ئەمە خاڵی یەکەمی زۆر گرنگە کە بێت ینی چۆن ئەڵێ بایەخی پێ بدرێت دوو ئەمەی کە ئێستا شەڕی لەسەرەکە دەستورە ئەبێ ئەوە بگەین بە خاڵێکی هاوبەش نابێ بڵێ ناسنامەی ئەم ئەم هەرێمە چییە ئەبێ بڵێ بەس ناسنامەی ئەم هەرێمە چییە یەکێکەڵی ئیسلامی دەیە و خەڵکی تری ئەوە بۆ خۆی جیابوو ئاینەکانی تر ئەلقل جیابوون و ئەڵێ علمانی ئێمەی دەرکرد دەر و بازنێکی دەرکرد لە هیچ وڵاتێکە بەم شێوازە نییە ناسنامە بدرێ بە هەرێمێک و بە دەوڵەتێک لەسەر ئەساسی علمانی ئەوەی کە خاڵی هاوبەشە لە دەستوورا پێویستە وا چاکە هەبێ ناسنامەی هەرێم ناسنامەیەکی نەتەوەیی ئاینیە کە نەتەوەیە خەڵک کوردە خەڵک تورکمانە خەڵک عەرەبە لەم هەرێمەیە هەیە هەیە لە هەمان کاتە کاڵی ئاینیە مسلمانە مەسیحە یزدیە هەر کەسێکی ترە بە هەمان شێوە لێرەدا دەژێ ناسنامەکان نەتەوەیی ئاینیە بەم شێوازە ئێمە توانیمان کۆکەرەوەیەک دروستکەین یەک شوێنمان هەیە کە تێیدا دەژین خاڵی هاوبەش دروستکەین بەدەر لە هەموو ئەم حاڵەتانە بەدەر لە هەموو ئەم حاڵەتانە بایەخ نەدەی بە بوارە ئاینەکە بایەخ نەدەی بە ڕەهندە ئاینیەکە ئەو کاتاڵن باشە خەڵکی کوردستان ئەڵن ئیسلامیەکانی کوردستان بۆچی سوود لە ئیسلام نبین ئێمە ئەمانەوە سوود لە ئیسلام ببین ئەوەتە کامە حیزبی ئیسلامی هەیە لە کوردستانە ئەمڕۆ بایەخی بنەتەوایەتی نەدابێ و لە چوارچەوەی هەرێمی کوردستان و یاساکانی هەرێمی کوردستانە کار نەکاو اعترافی نەکردبێ هەمووی کردوێتی کەواتە لەمە چاکتر دەست ناکەوێت لەم حاڵەتە کەواتە ئێمە بچینەوە سەر ئەوەی کە نابێ ئەو پرسیارە بکرێ فارس و عرب سوودیان فارس و عرب و تورک سوودیان لە ئیسلام وەرگر کوردەکان نەبێ چێە کوردەکان کوردەکان ئەوەن کە خۆمان لە دەسەڵاتیان بۆ سوود لە ئیسلام وەرناگری ئکاتەوە کەم تەرخەمی خۆمانە ئەی بۆچی فارز وەری ئەگرێ ئەی بۆچی تورگوەری ئەگرێ ئەی بۆچی عرب وەری ئەگرێ ئێمەش ئەبێ سوودی لێوەربنی کەواتە ناسنامەی نەتەوەیی ئاینیمان هەیە لە ئەمان کاتیشدا ئێمە ئەبێ کۆک بین لەسەر بوونی دەستورێک کە خاڵی هاوبەشی نێوان هەمومان بێ ئەو کاتە پێشکەوتنی مادی پێشکەوتنەواتایەکان شتێک دروست دەکا بە نێوی حەزار بە هیوای ئەوەی بتواندرێ کوردش ناسنامە شارستانی خۆی بە باشی بدۆزێتەوە وا لە کۆتاییدا زۆر سپاس مامساکن و سپاسە بە ڕزانە دەکەین کە بە دیارمانەوە دانیشتن بۆ پەیوەندیکردن بە بەرنمەکانمان دەتوانن سەردانی سایتی www.prdek.com بکەن یانش بۆ پەیوەندیکردن و هەر پرسیارێک هەبێت دەتوانن بە ئینفۆ پردێک.com پەیوەندیمان پێ بکەن و زۆر سپاس و تا ئەڵلقەیەشی دیکە خواتان لەگەڵ